سوێن بە کەعبە کە هەمیشە ئاوەدانە بە نوێژگەران و ئەوانەی بۆ حەج و عەمرە دەچن، هەروەها بەیت المەعمور شوێنەکە لە ئاسمانی حەوتەم کە دیاری کراوە بۆ خودا پەرستی فریشتەکان هەروەک چۆن کەعبە پیرۆزە لای ئیمانداران لە فەرموودەیەکی ڕاست و دروستدا ئاماژەی بۆ کراوە هەروەها سوێن بە سەقفی بەرز و بڵند کە ئاسمان دەگرێتەوە خدای گەورە دەیەوێت سەرنجمان ڕاکێشێت بۆ لای ما له من دافع کەسیش ناتوانێت بەری بگرێت و دەستی پێوە بنێت و نەهێڵێت یوم تەمور السماء مورا ئەو ڕۆژە ئەستێرە و هەسارەکانی ئاسمان هەموو بە یەکدا دەدەن خدای گەورە تێچیان دەدات و هەڵیان دەوەشێنێت وتسیر الجبال سیرا پێیان دەوترێت، ئەمە ئەو ئاگر و دۆزەخەیە کە کاتی خۆی بڕواتان پێی نەبوو بە گاڵتەتان گرتبوو. ئەفەسیحڕ هذا ئەم ئەنتم لا تبصرون باشە ئەمە جادووە نیشانتان دەدرێت یان ئێوە ڕاستی نابینن؟ بێگومان تۆڵەی ئەو کار و کردەوانەتان هەر دەدرێتەوە کە دەتان کرد. ان المتقین فی جنات و نعیم. لەولاشەوە بەڕاستی ئەوانەی کە لە دنیادا خودا ناس و دیندار بوون لە باخەکانی بەهەشت و ناز و نیعمەتدا ژیانی پڕ لە بەختیاری و کامەرانی دەبەنە سەر. جا ئەوانەی باوەڕیان هێناوە و نەوەکانیشیان بە ئیمان و باوەڕەوە شوێنیان کەوتوون ئەوانە لە بەهەشتدا پێک شاد دەکەینەوە تا کامەرانی و خۆشیان زیاتر بێت و نەبێت ئەوانەی کە پلەی بەرزیان دەستکەوتووە دایان بەزێنین بۆ پلەی نزمتر چونکە ئێمە پاداشتی کردەوەی کەس کەم ناکەینەوە ئەگەر زیادی نەکەین لە هەمان کاتدا هەر کەسە بارمتەی کردەوەی خۆیەتی هەروەها منداڵانی جوان و ئێسک سووک بە دەوریاندا دێن و خزمەتیان دەکەن، دەڵێی مرواری پاک و بێگەردن. وأقبل بعضهم على بعض يتساءلون جا دوای ئەو عیش و نۆش و کەیف و ئاهەنگە ڕوودەکەنە یەکتر و دەستە دەستە لە یەک نزیک دەبنەوە پرسیار لە ڕابردووی یەکتر دەکەن بەڕاستی ئێمە کاتی خۆی هانا و هاوارمان هەر بۆ ئەو دەبرد و دەمان پەرست چونکە بێگومان هەر ئەو زاتە خودایەکی چاکە خواز و مهرەبان و دلۆڤانە. فذكر فما أنت بنعمة ربك بكاهن ولا مجنون ئەی محەممەد ئامۆژگاری ئەو خەڵکە بکە چونکە تۆ بەهۆی ناز و نیعمەتی پەروەردگارتەوە نەفاڵچیت پێیان بڵێ، چاوەڕێ بن، منیش لەگەڵ ئێوەدا چاوەڕێم، بزانین سەرەنجام کێ سەردەکەوێت، کێ سەرفرازە. ئەم تەئموڕهم ئەحلامهم بهذا ئەم هم قوم طاغون. ئایا پیاوە ژیرەکانیان پێیان دەڵێت ئەو قسە ناڕەوایانە بکەن؟ نەخێر، ئەمانە هەر خۆیان کەسانێکی ستەمکارن. یان ئەوەیە داوای کرێ و پارەیان لێ دەکەیت تا بارێکی گران بدەی بە کۆڵیاندا و پێیان هەڵنەسوڕێت. ئەم عندهم الغیب فهم یکتبون یا ئەوەیە کە نهێنی و شاراوەکان لای ئەوانە و ئەوان یاداشتی خەڵکی دەنووسن یا ئەوان بڕیاری بەسەرهاتەکان دەدەن. وإدبار النجوم. ئەی پێغەمبەر، خۆگربە لەبەرامبەر بەجێهێنانی فەرمانی پەروەردگارتەوە، دڵنیابە کە تۆ لەژێر چاودێری ئێمەدایت، هەروەها تەسبیحات و ستایش و سوپاسگوزاری پەروەردگارت بکە کاتێک کە بەرەبەیان هەڵدەسێت، لەشەوگاریشدا هەر بیپەرستە و ستایشی بکە، هەروەها کاتێک ئەستێرەکان ون دەبن لە چاو دیار نامێنن.